خوا ئەو خوایە لەناو نەخوێندەوارەکانا پێغەمبەرێکی ناردووە ئایەتەکانی خوایان بەسەرا ئەخوێنێتەوە و پاکیان ئەکاتەوە لە کوفر و لە خووی بەد و قورئان و حیکمەت و قسەی بەجێیان فێرەکا کە حەدیسی پێغەمبەرە و بەڕاستی بەر لەوەی ئەم پێغەمبەرە بێتە سەریان لە گومڕاهیەکی دیار و ئاشکرادا بوون. نمونەی ئەو کەسانە وایە کە تەوراتیان لە خواوە خرایە سەر شان کە خەڵکی پێ فێر بکەن و پاشان ئەو بارەیان هەڵنەگرت و خەڵکیان فێر نەکرد. وەک گوێدرێژێ بارێ کتێبی لێ بار بکرێ چۆن هیچ سود لەو بارە کتێبە وەرناگرێ ئەوانیش وابون هیچ سودیان لە تەورات وەرنەگرت زۆر ناشرین و خراپە نمونەی ئەوانەی باوەڕیان بە ئایەتەکانی خوا نەکرد و خوایش هیدایەتی کەسانێ نادا زاڵم و ستەمکار بن. تۆ ئەی پێغەمبەر بەو جوولەکانە بڵێ، ئەگەر ئێوە گومان ئەبن کەوا ئێوە تەنها خۆتان و کەسی تر نا دۆستی خوان و لەو دونیا سەربەرز و شادمان ئەبن، ئەگەر ڕاست دەکەن ئاواتی مەرگی خۆتان بخوازن، چونکە ئەگەر بە پێی قسەکەی خۆتان بێ ئەبێ بەهەشتی بەرین جێتان بێ و حەز بکەن بمرن تا ڕاست و ڕەوان بڕۆن بۆ بەهەشت. تۆ ئەی پێغەمبەر پێیان بڵێ، ئەو مەرگەی ئێوە لە ترسی هەڵدێن، هەر وەختێ بێ هەر پێتانا ئەگاتەوە و تووشتان دێ، جا کە مردن و لەو دونیا زیندوو کرانەوە، ئەگێڕرێنەوە بۆ لای ئەو خوایەی ئاگای لە هەموو کارێکی ئاشکرا و نهێنی بەندەکانی هەیە و خەبەردارتان ئەکا کەوا لە دونیادا چیتان ئەکرد و لەسەر ئەو کردەوە خراپانەتان لێتان ئەپرسێتەوە. ئەی کەسانێک کە ئیمانتان هێناوە، کاتێ بانگ درا و موسڵمانان بانگ کران بۆ نوێژ لە ڕۆژی جومعەدا، بە هەڵەداوان بڕۆن بۆ یادکردنەوەی خوا بە گۆگرتن بۆ خوتبەی نوێژی جومعە و کردنی نوێژی جومعە و دەستبەرداری کڕین و فرۆشتن و مامەڵەکردن ببن، ئەوە باشتر و سوودمەندترە بۆتان لە بازرگانییەکەتان ئەگەر بزانن. یاخود کارێکی وا ئادەمیزاد لە یادی خوا بێ ئاگا بکا بڵاوەی لێ ئەکەن لە دەورت و ئەڕۆن بە دەم بازرگانیەکە یا کارە ئادەمیزاد لە یادی خوا بێ ئاگا کەرەوەکە و تۆ بە پێوە جێ دێڵن تۆیش پێیان بڵێ ئەوەی لای خوا هەیە لە ڕزق و ڕۆزی دونیا و بەهەشتی قیامەت لە ڕابواردنەکە و لە بازرگانیەکەش چاکترە و خوایش باشترین ڕۆزی دەهەندەیە.